بەناوی خودای بەخشندە و میهرەبان بەناوی ئەو خودایەی کانگای ڕەحمەت و سۆز و بەزەییە. ئەی خەڵکینە لە خەشم و ناڕەزایی ئەو پەروەردگارەتان خۆ بپارێزن کە ئێوەی لە تاکە نەفسێک دروست کردووە هەر لەو نەفسەش هاوسەرەکەی بەدیهێنا و لەو دوانە پیاوان و ژنانی زۆری خستۆتەوە و بڵاو کردۆتەوە هەروەها لەو خودایە بترسن کە لە یەکتر داوا دەکەن بەناوهێنانی ئەوەوە هەوڵبدەن پەیوەندی خزمایەتیش بپارێزن و پتەوی بکەن چونکە بەڕاستی خودا هەمیشە و بەردەوام چاودێرە بەسەرتانەوە خەڵچینە ماڵ و سامانی هەتیوان بدەنەوە دەست خۆیان کاتێک گەورە بوون و فامیان کردەوە ماڵی خراپ و پیسی خۆتان مەگۆڕنەوە بە ماڵی چاک و پاچی ئەوان ماڵ و سامانیان مەخۆن لەگەڵ ماڵ و سامانی خۆتاندا مەیفەوتێنن بەڕاستی ئەو کارە ستەم و گوناهێکی گەورەیە. ئەگەر ترسان لە ئەنجام نەدانی دادپەروەری لەگەڵ کچە بێ باوکەکاندا ئەگەر بیانکەنە هاوسەرتان ئەوە واز لەوان بهێنن ئەوە لە ئافرەتانی تر کە حەڵاڵن بۆتان ژن مارە بکەن دوو دوو یان سیان سیان یان چوار چوار ئەڵبەتە لە یەک هاوسەر زیاتر مەرج و بارودۆخی تایبەتی خۆی هەیە خۆ ئەگەر ترسان لەوەی کە نەتوانن دادپەروەر بن لە نێوان هاوسەرەکانتاندا ئەوە با یەک ژن مارە بکەن یان ئەو کەنیزەکانەی کە هەتانن کە دیاردەیەکی کاتی بوو ئیسلام بنەبڕی کرد ئەوەی کە باسکرا نزیکترە لەوەی ستەم نەکەن ئەگەر پێی ڕەوی بکەن مارەی ئافرەتان بدەن بۆ پەڕی دڵفراوانی و ئاسوودەیەوە خۆ ئەگەر بە ئارەزوو ویستی خۆیان دەستیان هەڵگرت لە هەندێک مارەی و بەخشیان بە ئێوە ئێوە بۆتان هەیە بیخۆن و بەکاری بهێنن و بەبێ دوودڵی نۆشی بکەن سوودی لێ وەربگرن ماڵ و سامانتان مەدەن بە کەم عەقڵ و پیاو خراپان کە ئێوە بەرپرسن لە ماڵیان لە کاتێکدا خودا کردوویەتی بەهۆی ژیان و پایەداری و هەستانەوەتان بەڵکو تەنها بەشیان بدەن بۆ خۆراک و پۆشاک بە جوانی قسەی ڕاست و دروستیان بۆ بکەن هەتیوان تاقی بکەنەوە بەوەی کە هەندێک پارەیان بدەنێ و خۆتان سەرپەرشتیان بکەن هەتا ئەو کاتەی کا وەختی ئەویان دێت هاوسەر بگرن ئەوسا ئەگەر هەستان کرد ژیر و سەلارن پارە و سامانەکەیان پێ بدەنەوە نەکەن ماڵ و سامانیان بخۆن بە زیادە ڕەوی لە خەرجکردنیدا لە ترسی ئەوەی نەوەکو گەورە بن و زوو لە دەستان بسێننەوە جا ئەوەی دەوڵەمەندە با دەستی بپارێزێت و ئەوەشی کە هەژارە بالەی بخوات و لە سنوور دەرنەچێت و زیادە ڕەوی نەکات جا کاتێک ماڵ و سامانەکانیان تەسلیم دەکەنەوە ئەوە شایەتیان لەسەر بگرن هەرچەندە تەنها خودا بەسە بۆ لێپرسینەوە و چاودێری پیاوان بەشیان هەیە لەو شتانەدا کە باوک و دایک و خزمان بە میراتی لە دوایان بەجێ دەمێنێت هەروەها ژنانیش بەشیان هەیە لەو شتانەدا کە بە میراتی لە باوک و دایک و خزمان بەجێ دەمێنێت لە کەم و زۆری بەشی هەر کەسێک دیاری کراوە و دەبێت بیدرێتێ. خۆ ئەگەر کاتێک لە دابەشکردنی میرات دا خزمان و هەتیوان و هەژاران ئامادە بوون ئەوە لەو میراتیە بەشیان بدەن و بە جوانی قسەیان بۆ بکەن پیایان دا هەڵمەشاخێن. دەبا ئەوانەشی کە دوور نیە بەم نزیکانە بمرن و نەوەی لاواز و ساوایان لە دوا بەجێ بمێنێت خودا ناسی و ئایین داری بکەنە پیشەیان و گوفتاری چاک بەجێ بێڵن وەسیەت بکەن بێگومان خودا دەمێنێت بۆ منداڵی جێماویان ئەگەر خودا ناس و گفتار جوان و بەخشندە بن بەڕاستی ئەوانەی کە ماڵی هەتیوان بە ناحەق و ستەم دەخۆن بێگومان ئەوانە تەنها ئاگر دەخۆن و ئەو ماڵە دەبێتە ئاگر لە سکیاندا لە قیامەتیشدا دەسنە ناو ئاگری دۆزەخەوە خدا ڕێنمویتان دەکات و فەرمانتان پێدەدا دەربارەی نەوەکانتان لە بواری میراتی گرتندا ئەویش ئەوەیە کە بەشی نێرینەیەکیان ئەندازەی بەشی دوو مێینەیانە، خۆ ئەگەر منداڵەکان تەنها ئافرەت بوون دوان و لە دوان زیاتر بوون ئەوا دوو بەش لە سێ بەشی میراتیەکە لەوان بەش دەکرێت خۆ ئەگەر مردووەکە تەنها کچێکی هەبوو ئەوە نیوەی داراییەکەی دەدرێتێ شەشیەکیش دەدرێت بە هەریەک لە دایک و باوکی ئەگەر مردووەکە منداڵی هەبوو خۆ ئەگەر مردووەکە منداڵی نەبوو تەنها دایک و باوکیی هەبوو ئەوە دایکی سێ یەکی دەبات و ئەوی تریشی بۆ باوکی دەبێت خۆ ئەگەر باوکی نەبوو دایک و برا و خوشکی هەبوو ئەوە شەش یەکی میرات بۆ دایکی دەبێت ئەمانە هەمووی دوای وەسیەتێک کە مردووەکە کردویەتی و دانەوەی قەرز و قەرزاری دەبێت ئێوە نازانن کە باوانتان و نەوەکانتان نازانن کام لایان سوودی زیاترە بۆتان لەبەر ئەوە بە گوێرەی فەرمانی خودا میراتی دابەش بکەن، ئا بەم شێوەیە میراتی دابەشکردن فەرزە لەسەرتان کە پەیڕەوی بکەن چونکە لەلایەن خوداوە دیاری کراوە، بەڕاستی خوداش هەمیشە و بەردەوام زانا و دانایە. هەروەها نیوەی میراتی ژنەکانتان دەدرێت بە ئێوە ئەگەر منداڵیان نەبوو، خۆ ئەگەر منداڵیان هەبوو ئەوە چوار یەکی میراتی ژنەکانتان بۆ هەیە، ئەمانە هەمووی دوای بەجێهێنانی وەسیەتی ژنان و دانەوەی قەرزیان، بۆ ژنان چوار یەکی میراتی ئێوە بڕیار دراوە ئەگەر ئێوە منداڵتان لە دوا بەجێ نەمابێت خۆ ئەگەر منداڵتان هەبوو ئەوا هەشت یەک بۆ ژنەکە دەبێت لەوەی کە بە میراتی لێتان بەجێ ماوە ئەمانە هەمووی دوای بەجێهێنانی وەسیەتتان و دانەوەی قەرزەکانتان خۆ ئەگەر پیاوێک یان ئافرەتێک مرد منداڵ و باوک و باپیر و برا و خوشکی دایک و باوکی نەبوو بەڵکو تەنها خوشکێک یان برایەکی دایکی هەبوو ئەوە شەش یەک بەشی هەر یەکێک لەوان دەبێت خۆ ئەگەر برا و خوشکی دایکی لە یەک زیاتر بوون ئەوە هەمویان هاوبەشن لە سێ یەکی میراتیەکەدا بە یەکسانی ژن و پیاو ئەمانە هەمووی دوای وەسێتێک کە دەکرێت دانەوەی قەرز لە کاتێکدا ئەو وەسێتە زیان بەخش نەبێت بە میراتگران ئەمانە هەر هەمووی بڕیار و فرمانن لەلایەن خودای گەورەوە و ئەو خودایە زانا و بە حەلیم و حەوسەڵەیە ئەوانەی باسکران دەربارەی هەتیوان و چۆنێتی دابەشکردنی میرات ئەو سنوورانەن خودا دیاری کردوون جا و کەسەی فەرمان بەرداری خودا و پێغەمبەرەکەی بکات لەم بوارەدا و لە هەموو بوارەکانی تردا ئەوە خودا دەیخاتە ناو باخەکانی بەهشتەوە کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا دەڕوات هاوڕێ لەگەڵ ژیانی نەبڕاوە تێیدا، بێگومان هەر ئەوەشە سەرفرازی گەورە و دەستکەوتی بێ سنوور. بەڵام ئەوەی یاخی بێت لە خودا و پێغەمبەرەکەی و دەرچێت لە سنوورەکانی، ئەوا خودا دەیخاتە ناو ئاگرێکەوە کە بۆ هەمیشە تێیدا دەمێنێتەوە و سزایەکی سەرشۆڕکەر و ڕیسواکەری بۆ هەیە. ئەو ئافرەتانەی کە زینا دەکەن لە ژنانتان، ئەوە چوار شایەتیان لە خۆتان لەسەر بگرن، جا ئەگەر شایەتیان دا ئێوە لە ماڵدا بەندیان بکەن تا مردن یەخەیان پێدەگرێت یا خوددا دەرویەکیان لێ دەکاتەوە ئەو ژن و پیاوەتان یان ئەو کوڕ و کچەتان کە زینایان لەدەست دەقەومێت ئەوە ئێوە لێیان بدەن و ئازاریان بدەن خۆ ئەگەر تەوبەیان کرد و خۆیان پەروەردە و چاک کرد ئەوە ئێوە وازیان لێ بهێنن تاعنەیان لێ مەدەن بە چاوی سووک تەماشایان مەکەن چونکە بەڕاستی خودا هەمیشە تەوبە وەرگرە و بەڕەحم و میهرەبانیشە. خودای گەورە تەنها ئەو تەوبە و پەشیمانیە قبوڵ دەکات و ئەو کەسانە دەگرێتەوە کە گوناه و نادروستی بە نەفامی و نەزانی ئەنجام دەدەن و پاشان بە زوویی تەوبە دەکەن و پەشیمانی دەردەبڕن ئا ئەو جۆرە کەسانە خودا تەوبەیان لێ وەردەگرێت و هەمیشە بەردەوام خودا زانایە بەوەی بە نەزانی و نەفامی هەڵە و گوناه ئەنجام دەدات و دانایە و دەزانێت کە ئادەمیزاد هەندێک جار لاوازی ڕووی تێدەکات و بە هەڵەدا دەچێت لەبەر ئەوە نائومێدی ناکات. تەوبە و پەشیمانی بۆ ئەو کەسانە نییە کە بەردەوامن لەسەر گوناه و تاوان، ئەو کاتەی مردن یەخەی بە یەکێکیان گرت ئەوسا بڵێت ئەوە ئیتر من بەڕاستی لە ئێستەوە تەوبەم کرد، تەوبە لەوانەش وەرناگیرێت کە بە کافری دەمرن. بۆ ئەو جۆرە تاوانبارانە هەموویان سزایەکی بە ئێشمان ئامادە کردووە ئەی ئەوانەی باوەڕتان هێناوە دروست نییە بۆتان ژنان بە زۆر بکەنە میراتی خۆتان و دەستیان بەسەردا بگرن وەکو و کەل و پەلی تری ناوماڵ ناچاریان مەکەن تا هەندێک مارەیتان بۆ بگەڕێنەوە مەگەر ئەوان گوناهێکی ئاشکرا و دیار ئەنجام بدەن هاوژینیان بە جوانی لەگەڵدا بەرنە سەر خۆ ئەگەر خۆشتان نەویستن و لێیان بێزار بوون ئەوە دوور نییە و دەشێت حەستان لە شتێک نەبێت و خدا بیکات بەمایی خێر و بێری زۆر و بێ سنوور خۆ ئەگەر ویستان هاوسەرێک بخەنە جێگەی هاوسەرێکی تر و مارەیەکەی ئاڵتون و سامانێکی زۆرتان پێدا بوو ئەوە نابێت هیچ شتێکی لێ بگێڕنەوە و لێی کەم بکەنەوە ئایا ئەو مارەییەی کە پێتان داوە وەری دەگرنەوە لێیان بە دروستکردنی بوختانێکی ناڕەوا و گوناه و ستەمێکی ئاشکرا؟ جا چۆن دروستە مارەییان لێ وەربگرنەوە لە کاتێکدا ئێوە چونەتە لای یەکتر و ژنانیش پەیمان و بەڵێنێکی گەورە و گرنگیان لێ وەرگرتوون لە کاتی مارەکردنیاندا؟ نەکەن ئەو ئافرەتانە مارە بکەن کە پێشتر باوکتان مارەی کردبوو، مەگەر ئەوەی کە ڕابورد لە سەردەمی نەفامیدا پێش حەرام کردنی بەڕاستی ئەو کارە گوناهێکی گەورە و ناشرین و ناپەسندە و ڕێبازێکی خراپە ئیمانداران ئەم ئافرەتانە مارەکردنیان حەرام کراوە لەسەرتان دایکانتان کچەکانتان خوشکەکانتان پورەکانتان خوشکی باوک پورەکانتان خوشکی دایک برازاتان خوشکەزاتان ئەو دایکانەی کە شیریان داونەتێ خوشکە شیریەکانتان دایکی هاوسەرتان خەسوو ئەو کچانەی لە پیاوێکی ترن و لای ئێوەت دەژین و پەروەردە دەبن و لەو ژنانەتانن کە چونەتە لایان واتا زڕ کچەکانتان خۆ ئەگەر نەچوبنە لای دایکی ئەو جۆرە کچانە ئەوە هیچ گوناهتان لەسەر نییە مارەیان بکەن هەروەها حەرامە هاوسەری ئەو کوڕانەتان مارە بکەن کە لە پشتی خۆتانن واتا بووکەکانتان هەروەها حەرامە دوو خوشکیش پێکەوە بکەنە هاوسەری خۆتان لە یەک کاتدا، جگە لەوانەی کە ڕابورد، بەڕاستی خودا هەمیشە و بەردەوام لێخۆشبوو میهرەبانە. هەروەها حەرامە لێتان ئەو ئافرەتانەی کە مێردیان هەیە جگە لە کەنیزەکتان لەو زەمانەدا باو بوو، جا ئەم سنوورانە خودا بڕیاریداوە لەسەرتان، جگە لەوانەی کە باس کران، حەڵاڵە بۆتان بەهۆی ماڵ و داراییتانەوە هاوسەر بگرن تا چوار ئافرەت تا پاکداوێن بن و لە سنووری ڕەوشتی بەرز دەرنەچن. جا لەگەڵ هەر ئافرەتێکدا هاوسەریتان گرت ئەوە فەرزە کە مارەییەکەیان بدەنێ و هیچ گوناهیش نییە لەسەرتان لە کەمکردنەوەی ئەو مارەییەی لەسەری ڕێک کەوتبوون لە دوای دیاریکردنی. بەڕاستی خودا هەمیشە و بەردەوام زانا و دانایە. ئەوەشی کە نەیتوانی لە ئێوە لەبەر دەستکورتی ئافرەتانی سەربەستی باوەڕدار مارە بکات ئەوە با لە کچە کەنیزەکە ئیماندارەکانتان بخوازێت خداش زانایە کە ڕادەی ئیمانتان چەندە و چۆنە ئێوە هەندێکتان لە هەندێکتانن هەمووتان لە ئادەم و حەوان و ئەم جیاوازیە چینایەتیە شتێکی کاتیە لەبەرئەوە ئەو کەنیزەکانە مارە بکەن لەسەر ڕەزامەندی کەس و کار و خاوەنەکانیان و مارەییان بە چاچی پێ بدەن لە کاتێکدا ئەو کەنیزەکانەش پێویستە پاک داوێن بن و دوور بن لە داوێن پیسی و دۆست گرتنەوە خۆ ئەگەر شویان کرد و لەوە دوا داوێن پیسیەکیان ئەنجامدا ئەوە نیوەی سزای ئافرەتانی سەربەست دەدرێن چونکە ئازادی تەواویان نەبووە لەو سەردەمەدا لەبەر ئەوە مارەکردنیان بۆ ئەوانەتان کە دەترسێت تووشی هەڵە و گوناه ببێت خۆڕاگریتان چاکترە بۆتان تا خودا دەروتان لێ دەکاتەوە خوداش لێ خۆش بوو میهرەبانە. بێگومان خودا دەیەوێت بەم شێوەیە هەموو شتێکتان بۆ ڕوون بکاتەوە و ڕێنموویتان بکات بۆ ئەو یاسا و بەرنامانەی پێش خۆتان کە پێغەمبەران هێناویانە لە جیهانی کۆمەڵایەتی و پەیوەندییەکان و تا دوایی و تەوبە و پەشیمانیشتان لێ وەربگرێت خودا زانا و دانایە. بێگومان خودا دەیەوێت تۆبەو پەشیمانیتان لێ وەربگرێت و لە هەڵەکانتان خۆشبێت، بەڵام ئەوانەی شوێن ئارەزوات و هەوەسبازی کەوتون دەیانەوێت ئێوە لابدەن بەلادانێکی گەورە، خودا دەیەوێت بەم بەرنامەو رێبازانە بارتان سوک بکات و کارئاسانیتان بۆ بکات، چونکە ئادەمیزاد بە لاوازی دروست کراوە لە بەرامبەر ئارەزووەکانیەوە خۆڕاگر نییە. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە ماڵ و سامانی یەکتر بە ناحەق و بەبێ بەرامبەر مەخۆن لە نێوان خۆتاندا، مەگەر بازرگان یەک بێت و لەسەر ڕەزامەندی هەموو لایەکتان بێت. خۆتان مەکوژن و یەکتر بە ناحەق مەکوژن کاتێک بێزاری و بێتاقەتی ڕووتان تێدەکات یان تووشی زیانێک دەبن. بەڕاستی خودا میهرەبانە پێتان. هەر کەسێکیش کاری وا بکات سامانی خەڵکی بە ناحەق بخوات یان خۆی یان خەڵک بکوژێت بە دوژمنایەتی و ستەمکردن ئەوە لە ئایندەدا دەیخەینە دۆزەخەوە و بە ئاگر دەیسوتێنین ئەو کارەش بۆ خودا هەمیشە و بەردەوام ئاسانە. ئەگەر خۆتان بپارێزن لەو تاوانە گەورانەی قەدەغە کراوە لێتان، ئەوە لە گوناهەکانی ترتان چاوپۆشی دەکەین و دەتانخەینە جێیەکی خۆش و سازگار و ڕێزدارەوە کە بەهەشتی بەرینە. ئاواتەخوازی شتێک مەکەن کە خودا بەخشیویەتی بە هەندێکتان و نەیبەخشیوە بە هەندێکتان، چونکە خودا دادپەروەرە و یاساکانی لە ڕووی زانستی و حیکمەتەوەیە، کاتێک هەندێک مافی داوە بە پیاوان، لە هەندێک ڕووی تریشەوە مافی داوە بە ئافرەتان، پیاوان بەشێکیان هەیە لەوەی کە بەدەستیان هێناوە هەروەها ئافرەتانیش بەشێکیان هەیە لەوەی کە بەدەستیان هێناوە هەمیشە و بەردەوامیش داوای زیادە بەخش و بەهرەی خوددا بکەن چونکە بەڕاستی خوددا بە هەموو شتێک زانایە بۆ هەموو کەسێک و هەموو سامانێک چەند میرات بەرێکمان داناوە لەوەی کە لە دایک و باوک و خزمان بەجێماوە تا بەدات پەروەری وەکو دیاری کراوە دابەشی بکەن و بۆ ئەوانش کە پەیمانتان لەگەڵ بەستون کوا میرات لە یەکتر بگرن مافی ئەوانیش بدەن بەڕاستی خدا هەمیشە و بەردەوام شایەتێکی ئاگادارە بەسەر هەموو شتێکدا پیاوان سەرپەرشتیارن بەسەر هاوسەرەکانیانەوە ئەمەش بەهۆی ڕێز و زیادە ئەرچێکەوە کە خدا داویەتی بە هەندێک بەسەر هەندێکی تردا سەرڕای ئەوەی کە پیاوان لە ماڵ و سامانیان خەرج دەکەن لە پێناوی ئاسوودەی و خۆشگوزەرانی ئافرەتاندا لەولاشەوە ئافرەتانی ژیر و دیندار و گونجاو هەمیشە گوێڕایەڵی مێردەکانیانن نهێنی نێوان خۆیان و مێردەکانیان دەپارێزن بەتایبەت ئەو نهێنیانەی خوددا دەیەوێت پارێزراو بن بەهۆی ئەوەی کە خوددا مافەکانی ئەوانی پاراستووە ئەو ئافرەتانەش ئێوە دەترسن سەرکەشی و سەرپێچی بکەن سەرەتا ئامۆژگاریان بکەن ئەگەر سوودی نەبوو لە ناو جێدا پشتیان تێ بکەن و ئەگەر ئەوەش سوودی نەبوو لێیان بدەن بە مەرجێک لێدانەکە لە دەموچاو نەبێت و ئاسەوار بەجێنەهێڵێت ئەگەر بەم هۆیانە لە لادان و یاخیبوون وازیان هێنا ئەوە ئیتر ستەمیان لێ مەکەن و ڕێگەی تر مەگرنەبەر بۆ ئازاردانیان بێگومان خوددا بەرز و بڵند و گەورەیە ئەگەر ستەمیان لێ بکەن تۆڵەتان لێ دەسێنێ خۆ ئەگەر ترسان لەوەی نێوان ژن و مێرد بشێوێت کێشەیان چارەسەر نەکرێت دادوەرێک لە خزمی پیاوەکە و دادوەرێک لە خزمی ژنەکە بنێرن بۆ ڕێکخستنیان ئەگەر چاکسازی و ڕێکخستنیان بوێت، ئەوە خودا پێکهاتن فەراهەم دەهێنێت لە نێوان ژن و مێردەکەدا، بێگومان خودا هەمیشە و بەردەوام زانا و ئاگایە. ئەی خەڵکینە، تەنها خودا بپەرستن و هیچ جۆرە شەریک و هاوەڵێکی بۆ بڕیار مەدەن و چاکە کار بن لەگەڵ دایک و باوکتان و خزمان و هەتیوان و هەژاران و دراوسێی خزم و دراوسێی نزیک و دراوسێی بێگانە و هاوەڵی کار و سەفەر و ڕێبوار و ژێردەستەکانتاندا بەڕاستی خودا ئەوانەی خۆش ناوێت کە خۆ دەنوێنن و فیز دەکەن و فەخر دەفرۆشن بەسەر خەڵکیدا. ئەوانەی ڕەزیلی دەکەن و فەرمان دەدەن بە خەڵکی کە ڕەزیل بن و ئەو شتانەی خودا لە زیادە فەزلی خۆی پێی بەخشیون لە ماڵ و سامان و زانست دەیشارنەوە و نایەڵن کەس سوودی لێ وەربگرێت، با ئەوە بزانن کە ئێمە بۆ خودانەناسان سزایەکی سەرشۆڕکەرمان ئامادە کردووە. ئەوانەشی کە ماڵ و سامانیان بۆ ڕووپامایی خەڵکی دەبەخشن، باوەڕ ناهێنن نە بە خودا نە بە ڕۆژی دوایی دیارە کە شەیتان ئەوانی لە خشتە بردووە و کردوونی بە هاوەڵی خۆی جا ئەوەی شەیتان بکاتە هاوەڵ و هاودەمی خۆی مەگەر خدا بزانێت چ ناپوخت و نالەبارێکی کردوتە هاوەڵی خۆی چ زیانێکیان لێ دەکەوێت چیان بەسەردەهات ئەو خەڵکە ئەگەر باوەڕیان بە خوددا و ڕۆژی دوایی بهێنایە و لەو ڕزق و ڕۆزیەی کە خوددا پێی بەخشیون بیان بەخشیایە جگە لە سوود و قازانجی بێسنوور لە هەردوو دنیادا خۆ خودا هەمیشەو بەردەوام ئاگای لێیانە و زانیاری هەیە دەربارەیان. بەڕاستی خودا بەقەدەر تۆزقاڵێک ستەم لە ئادەمیزاد ناکات، خۆ ئەگەر چاکەیەک هەبێت بەرەکەتی بەسەردا دەڕێژێت و چەند بەرامبەری دەکات و لەلایەن خۆیەوە پاداشتی گەورە و بێ سنوور دەبەخشێت بە چاکەخوازان. ئینجا دەبێت حاڵی ئەو خەڵکە چۆن بێت کاتێک لە هەر میللەتێک شایەتێکمان هێنا و تۆشمان هێنا ئەی محەممەد بە شایەت بەسەر ئەو خەڵکەوە کە پەیامی خودات پێ ڕاگەیاندوون ئەو ڕۆژە ئەوانەی بێ باوەڕ بوون و لە پێغەمبەر یاخی بوون ئاواتەخوازن کە زەوییان پێ تەخت بکرایە و هەر لە توێی خاکدا ون بوونایە و زیندوو نەکرانایەتەوە و ناتوانن هیچ گۆفتارێکی پەنهانیان لە خودا بشارنەوە ئەی ئەوانەی باوەڕتان هێناوە نزیکی نوێژ مەکەون لە کاتێکدا ئێوە سەرخۆشن ئەمە کاتێک بوو هێشتا عەرەق و شەراب حەرام نەکرابوو هەتا ئاسەواری سەرخۆشی نامێنێت و دەزانن چی دەڵێن لە نوێژەکەدا و بە لەشی بێ نوێژیشەوە نوێژ مەکەن مەگەر ڕێبوار بن و لە سەفەردا بن هەتا خۆتان دەشۆن خۆ ئەگەر نەخۆش بوون یان لە سەفەردا بوون یا لەسەر ئاو گەڕانەوە یان لەگەڵ ئافرەتانی نامەحرەم لە یەک کەوتن و ئاوتان دەست نەکەوت بۆ خۆشتن و دەست نوێژگرتن ئەوە تەیەموم بکەن بە خاکێکی پاک و بەو خاکە دەست بهێنن بەسەر دەموچاو و دەستاندا بێگومان خودا هەمیشە و بەردەوام لێخۆش بووە و گوزەشت و چاوپۆشی هەیە. ئایا نەتڕوانیوەتە ئەوانەی کە شارەزایی هەندێک لە کتێبە ئاسمانیەکانیان دراوەتێ ئەوانە گومڕایی دەکڕن و دەیانەوێت ئێوەش گومڕا و سەرلێشێواو بن؟ خودای گەورەش چاک دوژمنەکانتان دەناسێت، جا تەنها خودا بەسە کە یار و یاوەر بێت و تەنها خودا بەسە پشتیوان بێت. هەندێک لەوانەی کە بوونەتە جوو قسە لە جێی خۆیدا دەستکاری دەکەن و جێ گۆڕکێی پێ دەکەن و بە ئارەزووی خۆیان لێکی دەدەنەوە و بە کینە و گاڵتەوە دەڵێن بیستمان و بەقسەشمان نەکردیت گوێبگرە دەک گوێت لێ نەبێت هەروەها دەیانوت ڕاعینا و دەمیان بۆ خوار دەکردەوە تا مانایەکی هەڵە ببەخشێت و ببێت تا تەعنە و ڕخنە لە دین خۆ ئەگەر بەڕاستی ئەوان بیان وتایە بیستمان و گوێ ڕایەڵین و تۆش گوێمان بۆ بگرە و مۆڵەتمان بدە تا تێبگەین چاکتر و ڕاستتر و بەنرختر بوو بۆیان بەڵام چونکە پاک نین و دەروون نەخۆشن خودا نەفرەتی لێکردوون بەهۆی کوفریانەوە بۆیە باوەڕ ناهێنن کەمێک نەبێت ئەی ئەوانەی کتێبتان پێ بەخشراوە باوەڕ بهێنن بەو قورئانەی کە ناردومانە و بەڕاست دانەری ئەوەی ئێوەیە پێش ئەوەی ڕۆژێک بێت کە ڕوخسارانێکی بێدین پان و پلیش بکەینەوە و ئاسەواری دەم و چاو نەیەڵین و بەرەو پشتی بکەین و وەکو پشتی سەری لێ بکەین یاخود نەفرینیان لێ بکەین وەکو چۆن نەفرینمان لە خەڵکی ڕۆژانی شەموان کرد ئەوانەی کە بە فێڵ ڕاوە ماسیان کرد و فەرمانی خدایان شکاند بێگومان هەر فەرمانی خدایە کە هەمیشە و بەردەوام ئەنجام دراوە بەڕاستی خدا خۆش نابێت ئەگەر هاوڵی بۆ بڕیار بدرێت بێجگە لەوە لە هەر گوناهێکی تر بیەوێت خۆش دەبێت بۆ ئەو کەسەی کە دەیەوێت جا ئەوەی هاوەڵ و شەریک بۆ خوددا بڕیار بدات ئەوە ئیتر بەڕاستی تاوانێکی گەورەی هەڵبەستووە ئایا نەتڕوانیوەتە و کەسانەی خۆیان خۆیان بە چاک دەدەنە قەڵەم دەڵێن ئێمە هەڵبژاردەی خودداین ئەوە وانە بەڵکو خدا بەندەکانی دەناسێت و هەر کەس شایستە بێت پەسندی دەکات و دڵ و دەرونی خاوێن دەکات و ئەوانە بەقەدەر تاڵی ناوچی خورماستەمیان لێ ناکرێت سەرنج بدە و تەماشا بکە چۆن خاوەنانی کتێبی ئاسمانی دوای دەستکاری کردنیان درۆ بەدەم خوداوە دەکەن بێباکانە دەڵێن عزەیر یا مەسیح کوڕی خودان ئەو تاوان و گوناهیان بەسە بۆ سزادانیان چونکە تاوانێکی زۆر گەورەی ئاشکرایە ئایا نەتڕوانیوەتەوانەی کە بەشێک لە کتێبی ئاسمانی پێدراوە کەچی لەگەڵ ئەوەشدا باوەڕیان بە فاڵچی و جادوکەر و بت و پەیکەر و شەیتان هەیە و دەربارەی ئەوانەی کە بێ باوەڕن دەڵێن ئەوانە چاکترن و ڕێبازی ڕاستریان گرتووە تا ئەوانەی کە ئیمان و باوەڕی بە ئاینی ئیسلام هێناوە ئەو جوولەکانە کەسانێکن خدا نەفرینی لێکردوون کەسێکیش خدا نەفرینی لێ بکات ئەوە هەرگیز هیچ کەست دەست ناکەوێت بیکەیتە پشتیوانی مەگەرەوانە هەندێک دەسەڵاتیان بەدەستە تا ئەو کاتە بەقەدەر تۆسقالێک لە ناوچی خورما بە خەڵکی نەدەن یان هەرەوەیە کە حەسادەت و بەخیلی بە خەڵکی ئیماندار دەبەن لەسەر ئەوەی خودا لە فەزل و بەخششی خۆی بەشی داون پێغەمبەری لە ناویاندا هەڵبژاردووە خۆ بێگومان ئێمە بەنەوەی ئیبراهیم کتێبمان بەخشیوە بە موسا تەورات و بە عیسا ئینجیل و بە محەممەدیش قورآن هەروەها لە جۆرەها دانایی بەهرەوەرمان کردوون و بە هەندێکیان وەک یوسف و داود و سولەیمان دەسەڵات و پاشایەتێکی گەورەمان بەخشیوە جا لەو خەڵکە هەیە باوەڕیان بە محەممەد و بە قورآن هێناوە و شوێنی کەوتوون هەشیانە ڕێی لێگرتووەو پشتی تێکردووە، دۆزەخیش بەسە بۆ ئەو یاخیانە کە ئامادەیە و کڵپەی سەندووە. بەڕاستی ئەوانەی باوەڕیان نەهێناوە بە ئایەت و فەرمانەکانی ئێمە، لە ئایندەدا دەیان سوتێنین بە ئاگری دۆزەخ، هەموو جارێک پێستیان داوەشاو سوتاو هەڵقەرچا، پێستی تر دەکەین بەبەریاندا، بۆ ئەوەی بە چاکی سزا و ئازار بچێژن. بەڕاستی خودا هەمیشە و بەردەوام باڵادەستە و دەتوانێت تۆڵە لە خودا نەناسان بسەنێت دانایە کە مۆڵەتیان دەدات بەڵکو بگەڕێنەوە بۆ ڕێبازی دینداری ئەوانەشی کە باوەڕیان هێناوە و کار و کردەوەی چاکە ئەنجام دەدەن لە ئایندەیەکی نزیکدا دایان خینە نێو باخەکانی بەهشتەوە کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا و بە بەردەم کۆشکەکانیدا دەڕوات و لەوێدا ژیانی هەمیشەی و بەردەوام دەبەنە سەر هاوڕێ لەگەڵ چەندەها هاوسەری پاک و بێگەرد و خاوێن و پاکیزەدا، هەروەها دایانخەینە ژێر سایەی سێبەری جوان و ڕازاوەی هەمیشەییەوە، نە گەرمایان دەبێت نە سەرما. بێگومان خودا فەرمانتان پێ دەدات کە هەموو ئەمانەتەکان سپاردەکان بگەڕێننەوە دەست خاوەنەکانیان و هەر کاتێکیش داواریتان کرد لەنێوان خەڵکیدا دادپەروەرانە فەرمانڕەوایی بکەن، چونکە بەڕاستی خودا بە جوانی و چاچی و تەواوی ئامۆژگاری و فەرمانتان پێدەدات بەڕاستی خودا هەمیشە و بەردەوام بیسەر و بینایە ئەی ئەوانەی باوەڕتان هێناوە فەرمان بەردار و گوێ ڕایەڵی خودا و پێغەمبەر و فەرمانڕەواکان بکەن کە لە خودی خۆتانن لە بیر و باوەڕ و پابەندیدا خۆ ئەگەر لە شتێکدا بوو بە کێشەتان دەربارەی حکمی خودایی ئەوە ئەو کێشەیە بگێڕنەوە بۆ لای خدا و پێغەمبەرەکەی کە قورآن و سنت دەگەیەنێت ئەگەر ئێوە باوەڕتان بە خودا و بە ڕۆژی قیامەت هەیە، ڕەفتارکردنتان بەو شێوەیە چاکترین و جوانترین سەرچاوەیە بۆ چارەسەری کێشەکانتان. ئایا نەتڕوانیوەتە ئەو دوو ڕوانەی لافی ئەوە لێدەدەن گوایە بەڕاستی باوەڕیان هێناوە بەوەی کە بۆ تۆ ڕەوانە کراوە و بەوەش کە پێش تۆ ڕەوانە کراوە بۆ پێغەمبەران؟ کەچی دەیانەوێت ڕووبکەنە زۆردار و جادووگەر و خودانەناسان تا دادوەریان لە نێواندا بکەن و چارەسەری کێشەکانیان بکەن. لە کاتێکدا بەڕاستی فەرمانیان پێدراوە کە باوەڕیان بە تاغوت نەبێت شەیتانیش دەیەوێت گومڕایان بکات بە گومڕایەکی دوور و بێ سنوور کاتێکیش پێیان بوترێ ورن بۆ لای ئەو قورآانەی کە خوددا نردویەتە خوارەوە و بۆ لای پێغەمبەرەکەی بۆ چارەسەری کێشەکانتان کەچی دەبینی دووڕوەکان پشتت تێدەکەن و ڕوت لێ وەردەجێڕن بە تەواوی ئاخۆ ئەوانە حاڵیان چۆن بێت کاتێک بەهۆی ڕفتاری نادروستیانەوە بەڵایەک دووچاریان دەبێت کەچی لەوە دوا کە پەنایان نامێنێت هاوار بۆ تۆ دەهێن و سوێن بە خوددا دەخۆن لەو کارەمان دامەبەستمان تەنها چاکەکاری و ڕێکخستن و ئاشتی بوو ئەوانە کەسانێکن خوددا دەزانێت چی لە دڵ و دەرونیاندا حەشار دراوە کەواتە ڕفتاری ئەوانە پشت گوێ بخە ئامۆژگاریان بکە و قسەی بە پێز و بە توێکڵی وایان پێ بڵێ کە بە قوڵایی دەروونیاندا بچەتە خوارەوە و بیان هەژێنێت هیچ پێغەمبەرێکمان نەناردووە مەگەر تەنها بۆ ئەوەی گوێڕایەڵی بکرێت بە فەرمانی خوددا خۆ ئەگەر ئەو خەڵکە بەڕاستی کاتێک ستەمیان لە خۆیان کرد بەلادان لە شەریعەت بەهاتنایە بۆ لای تۆ و داوای لێخۆشببوونیان لە خدای گەورە بکردایە پێغەمبەریش داوای لێخۆشببوونی بۆ بکردایە ئەوە بێگومان ئەو کاتە دەیانزانی کە خوددا تەو بۆ پەشیمانی وەرگرە و میهرەبان و دلۆڤانە ئەگەر بە ڕاستیان بوایە. نەخێر، سوێن بە پەروەردگارت، ئەوانەی لافی بڕوا لێدەدەن بڕوا ناهێنن هەتا لە هەموو کێشەیەکدا کە ڕوودەدا لە نێوانیاندا تۆنەکەن بە دادوەر و گوێڕایەڵی تۆنەکەن دوای ئەوەش نابێت لە دڵ و دەروونیاندا هیچ ناڕەزاییەک دروست بێت بەرامبەر ئەوەی کە داوەریت لەسەر کردووە و دەبێت بە تەواوی تەسلیم بن و ڕازی بن خۆ ئەگەر بەڕاستی ئێمە پێویستمان بکردایە لەسەریان کە خۆتان بکوژن یان لە وڵات و نیشتمانتان دەرچن ئەوەیان نەدەکرد مەگەر کەمێکیان نەبێت چونکە بەجێهێنانی فەرمانی خودا بەبێ چەن و چوون پیشەی بەندە ڕاستەقینەکانە ئێمەش ئەو داخوازیەمان لێ نەکردوون جا ئەگەر بەڕاستی ئەوانە بە گوێرەی ئامۆژگاری و فەرمانی ئێمە ڕەفتاریان بکردایە ئەوە چاکتر بوو بۆیان و دامەزراوتر و چەسپاوتر دەبوون لەسەر حەق و ڕاستی، جا ئەو کاتە بێگومان لەلایەن ئێمەوە پاداشتی گەورە و بێ سنوورمان پێ دەبەخشین، بە تەواویش هیدایەت و ڕێنموویمان دەکردن بۆ ڕێگە و ڕێبازی ڕاست و درووست، ئەوەی فەرمانبەرداری خودا و پێغەمبەر بکات، جا ئەوانە لەگەڵ ئەو کەسانەدا دەبن لە بەهەشتی بەریندا کە خودا ناز و نیعمەتی ڕژاندووە بەسەریاندا، لە پێغەمبەران و ڕاستگۆیان و شەهیدان و پیاوچاکان، ئای کە ئەوانە هاوەڵ و هاوڕێ و هاودەمێکی چاک و بێ وێنەن. ئەو ڕێز و بەهرە گەورەیە هەر لەلایەن خوداوەیە بۆ ئەو بەختەوەرانە، خودا خۆی بەسە کە زانایە بە هەموو شتێک. ئەی ئەوانەی کە باوەڕتان هێناوە، ئەوەی خۆتانی پێ دەپارێزن بیگرنە دەست و ئامادەباش بن، ئینجا دەستە دەستە یان هەمووتان یەک پارچە بەرەو بەرەکانی جەنگ هەڵمەت بەرن و هێرش ببن هەر کاتێک لەلایەن سەرکردایەتیەکی متمانە پێکراوەوە داواتان لێکرا سوێن بێت دەستەیەک دوو ڕوو هەن لە ناوتاندا بەڕاستی خۆیان دەخلافێن و سستی دەکەن جاگەر بەڵایەکتان توش بێت هەر یەک لەوانە دەڵێت بەڕاستی خوددا چاچی بۆ کردم کە لەگەڵ ئەواندا ئامادەی ئەو جەنگە نەبووم سوێن بێت ئەگەر فەزڵ و دەسکەوتێکتان لە خوداوە دەسکەوت بە ڕاشکاوی دەڵێت هەروەک لە نێوان ئێوە و ئەو جۆرە کەسانەدا دۆستایەتی و ئاشنایەتی نەبوو بێت خۆزگە لەگەڵ ئەواندا بوومایە و بۆ ئەوەی دەستکەوتێکی چاک و زۆر و زەبندم بەدەست بهێنایە دەبا بجەنگێت لە پێناوی خودادا ئەوانەی ژیانی دنیا دەفرۆشن بە ڕۆژی دوایی جا هەر کەس بجەنگێت لە پێناوی خودادا ئەوە ئەگەر بکوژرێت و شەهید ببێت یان سەرکەوتن بەدەست بهێنێت ئەوە لە ئایندەدا پاداشی گەورە و بێسنووری پێدەبەخشین ئەی ئیمانداران ئەوە چیتانە و بۆچی ناجەنگن لە پێناوی ڕەزامەندی خوددا و ڕزگارکردنی لاوازکرا و چەساوەکان لەو پیاوان و ئافرەتان و منداڵانەی کە دەڵێن پەروەردگارە تۆ ڕزگارمان بکە لەم شارەی کە خەڵکەکەی ستەمکارن و لەلایەن خۆتەوە پشتیوان و یارمەتی دەرێکمان بۆ ساز بکە ئەوانەی ئیماندارن تەنها لە پێناوی خوددادا دەجەنگن بەڵام ئەوانەی بێباوەڕن لە پێناوی ستەمکار و زۆردار و تاغوتدا دەجەنگن دەبجەنگن دژی یاوەرانی شەیتان چونکە بەڕاستی پیلان و تەڵەکەی شەیتان پوچ و لاوازە ئایا نەتڕوانیوەتە ئەوانەی کە پێیان وترا دەست بپارێزن کاتی جەنگ نییە بەڵکو هەر نوێژ بکەن و زەکات بدەن کەچی کاتێک جەنجیان بۆ بڕیاردرا دەستەیەکیان لە خەڵکی دەترسان بەقەدەر ئەوەی کە لە خوددا دەترسن یاخود زیاتری شودیان وت خدایە تۆ بۆچی جەنگت لەسەر فەرز کردین خۆزگە بۆ ماوەیەک دوات دەخستین بەوانە بڵێ ڕابواردنی ژیانی دنیا زۆر کەم و کورتە ژیانی قیامەت چاکتر و خۆشتر و نەبڕاوەیە بۆ ئەو کەسەی لە خودا دەترسێت و پارێزکارە لەوێ بەقەدەر تاڵی ناوچی خورمایەک ستەمتان لێ ناکرێت دڵنیابن لە هەرکوێ بن مردن یەخەتان پێدەگرێت با لە ناو چەندەها قەڵا و شوێنی سەخت و قایمیشدا بن جادوو ڕووەکان ئەگەر خێریان بێتە ڕێ دەڵێن ئەمە لەلایەن خودداوەیە و ئەگەر تووشی ناخۆشی و زیانێک بن بە پێخەمبەر دەڵێن ئەمەیان بەهۆی تۆوەیە پێیان بڵێ هەر هەمووی هەرچی پێش دێت لەلایەن خودداوەیە و بۆ تاقیکردنەوەیە ئەوە بۆچی ئەو خەڵکە باوەڕ لاوازە هیچ شتێک تێناگەن و لە ڕاستیەکان حاڵی نابن ڕاستە کە هەرچی بۆ تۆ بۆ هەر کەسێک پێش دێت لە خێر و چاکە لە خوداوەیە و هەرچی ناخۆشیەکیشت بۆ پێش دێت دەستی خۆتی تایە هەرچەندە بەبێ ویستی خدا ڕوونادات بەڵام پاداشت هەیە ئەگەر خۆگر بیت و ئێمە تۆمان نردووە ئەی محەممەد بۆ سەر خەڵکی بە پێغەمبەرایەتی تا بیر و بۆچونیان ڕاز بکەیتەوە خداش بەسە کە شایەتە بۆ ئەو مەبەستە ئەوەی فەرمان بەرداری پێغەمبەر بکات ئەوە بەڕاستی فەرمان بەرداری خدای کردووە. ئەوەشی پشتی هەڵکردوە ئەوە خۆی زەرەرمەند دەبێت خۆ ئێمە تۆمان نەناردووە تا ببیتە چاودێر بەسەر ئەوانەوە دوڕوەکان کاتێک لای تۆن دەڵێن ملکەچ و فەرمان بەردارین بەڵام کاتێک لای تۆ هەستان و دوور کەوتنەوە دەستەیەکیان قسەکانی تۆ لە شەودا دەگۆڕن و ئەوە ناڵێن کە تۆ وتوتە جا ئەوەی شەو هەڵی دەبەستن و پیلانی بۆ دەکێشن خدا تۆماری دەکات کەواتە گوێ بەوانە مەدە و پشت بە خدا ببەستە تەنها خودات بەسە کە یار و یاوەرت بێت ئەوە بۆ ئەوانە سەرنجی قورآن نادەن و لێکی نادەنەوە و لێی ورد نابنەوە خۆ ئەگەر لەلایەن کەسێکی ترەوە بواە جگەل لە خوددا بێگومان جیاوازی و دژایەتیەکی زۆریان تێدا دەدۆزیەوە لێرەدا خوددا ڕخنە دەگرێت لە هەندێک ئیمانداران هەر کاتێک هەواڵێکیان بۆ بێت دەربارەی ئاسایش و هێمنایەتی یاخود ترس و بیم بڵاوی دەکەنەوە بیر لە سەرەنجام ناکەنەوە خۆ ئەگەر ئەو هەواڵەیان بڵاو نەکردایەتەوە بیان جێڕایەتەوە بۆ لای پێغەمبەر و یان بۆ لای کاربەدەستانێک کە لە خۆیانن ئەوە ئەوانەی کە لە نهێنی هەواڵەکان تێدەگەن و دەکۆڵنەوە نهێنی و ڕازەکانیان لێ دەردەهێنا جا ئەگەر فەزل و چاودێری خودا و ڕەحمەت و میهرەبانیەکەی نەبوایە شوێنی شەیتان دەکەوتن جگە لە کەمێکتان. ئەی پێغەمبەر بجەنگە لە پێناوی خودادا چونکە ئەو ئەرکە هەر لەسەر شانی خۆتە واتە هەتا گەر تەنها خۆشت بیت هەروەها هانی ئیماندارانیش بدە بۆ بەشداری لە غەزاکاندا ئومێدە خدای گەورە هێز لە بێ باوەڕان بسەنێتەوە و بەریان بگرێت و زاڵتان بکات بەسەریاندا چونکە خدا هێز و دەسەڵاتی زۆرە بەڵکو بەراورد ناکرێت و بەتوندی و سەختی تۆڵەیان لێدەسێنێت ئەوەی تکایەکی باش بکات خەڵک هان بدات بۆ چاکەخوازی لە نێوان خەڵکدا هەوڵی تەبایی بدات ئەوە بەشێک لەو پاداشتی چاکەی بۆ هەیە و لەو خێرەدا بەشدارە کە ڕۆڵی تێدا هەیە هەروەها ئەوەشی کە تکایەکی خراپ دەکات و ڕۆڵێکی خراپ دەبینێت و هەوڵی فتنە بەرپاکردن دەدات و هاندەرێتی ئەوە ئەویش بەشێکی مسۆگەری هەیە لە سزا و لێپرسینەوە خداش هەمیشە و بەردەوام ئاگا و چاودێرە بەسەر هەموو شتێکدا. هەر کاتێک سڵاو و چاک و چۆنیەکتان لەگەڵدا کرا ئەوە بە جوانتر لە سڵاوەکەی ئەو یاخود هیچ نەبێت وەکو خۆی وەڵام بدەنەوە بێگومان خودا لە هەموو شتێک دەپرسێتەوە اللە خودایەکە بێجگە لەو هیچ خودایەکی تر نیە شایستەی پەرستن بێت سوێن بە خودا لە ڕۆژی قیامەتدا کۆتان دەکاتەوە و هیچ شک و گومانێکی تێدا نییە جا چێ هەیە قسە و گفتاری لە فەرمایش و فەرموودەی خودا ڕاستتر و دروستتر بێت جا ئەوە چیتانە ئەی ئیمانداران دەربارەی دوڕوەکان بوون بە دوو دەستەوە لە کاتێکدا خوددا سەرشۆڕی کردوون و وەری جێراونەتەوە بۆ بێ باوەڕی بەهۆی ئەو کردوانەی کە کردویانە ئایا دەتانەوێت دڵی کەسێک هیدایەت و ڕێنمویی بکەن کە خوددا گومڕای کردووە بەهۆی باوەڕی دانەمەزراو و دڵ و دەروونی نەخۆشیەوە بێگومان ئەوەی خدا گومڕای بکات بەهۆی کار و کردەوەی ناپەسندەوەیە ئەوە هەرگیز ڕێگەیەکت دەست ناکەوێت بۆ ڕێنمووی کردنی ئەو دووڕوانە ئاواتە خوازن کە ئێوەش بێ باوەڕ بن وەک خۆیان بێ باوەڕ بوون ئەو کاتە هەردوولاتان یەکسان دەبن لە بێ باوەڕیدا کەواتە لەوانە پشتیوان و یاوەر مەگرن هەتا کۆچ دەکەن لە پێناوی خوددادا خۆ ئەگەر یاخی بوون و پشتیان تێکردن ئەوە بیانگرن و بیانکوژن لە هەر کوێدا ئەوانەتان دەستکەوت هەرگیز نەکەن ئەوانە بکەنە یار و هاوکار جگە لەوانەی کە پەنا دەبەنە بەر تیرە و هۆزێک پەیمان لە نێوان ئێوە و ئەواندا بەستراوە یاخود هاتبن بۆ لای ئێوە لە کاتێکدا دڵیان تەنگ و بێزار بێت لەوەی جەنگتان لەگەڵ بکەن یان دژی تیرە و هۆزەکەی خۆیان بجەنگن خۆ ئەگەر خودا بیوستایە ئەوانی زاڵ دەکرد بەسەرتاندا و دژتان دەجەنگان جا ئەگەر ئەوانە دوورە پەرێز و کەنارگیر بوون لە ئێوە و جەنجیان لەگەڵ نەکردن و ڕێبازی ئاشتیان گرتە بەر و ملکەچ بوون ئەوە خدا هیچ ڕێگەیەکی دانەناوە بۆ ئێوە بەسەر ئەوانەوە کە شەڕیان پێ بفرۆشن بیان کوژن یان بەدیل بیان گرن هەروەها چەند کەسانێکی ترتان دەست دەکەوێت کە دەیانەوێت لە ئێوەش و لە هۆز و قەومی خۆشیان ئەمین بن هەر کاتێک بانگ کرابنەوە بۆ ئاشوب نانەوە درێغیان نەکردووە و ڕۆچون تێیدا و چاکتر تێ هەڵچوونەتەوە جاگەرەوانە دوورە پەرێزیان نەگرت لێتان و کەنارگیر نەبوون و ڕێبازی ئاشتیان نەگرتەبەر و دەستیان نەچێشایەوە لە جەنگکردن لەگەڵتان ئەو کاتە بیان گرن و بیان کوژن لە هەرکوێ دەستان ڕۆی بەسەریاندا ئا ئەوانە گێڕاومانە بۆتان بەسەریانەوە بەڵگەیەکی ڕوون و ئاشکرا لەسەر ڕاست و ڕەوایی کوشتن و بەدیلکردنیان بۆ هیچ ئیماندارێک نییە ئیماندارێکی تر بکوژێت مەگەر بەهەڵا خۆ ئەگەر کەسێکی ئیماندار بەهەڵە ئیماندارێک بکوژێت ئەوە دەبێت بەندەیەکی ئیماندار ئازاد بکات و خوێن بایەکەی بدات بە کەسوکاری کوژراوەکە وەک میراتی دابەشی بکەن مەگەر لێی ببورن و لە خوێنەکەی خۆش ببن خۆ ئەگەر کوژراوەکە لە ناو قەوم و دەستەیەکدا بوو دژمنی ئێوە بوون بەڵام ئەو کوژراوە ئیماندار بوو با بکوژەکە بەندەیەکی ئیماندار ئازاد بکات و ئەگەر ئیماندارە کوژراوەکە لە ناو قەوم و دەستەیەک بوو کە پەیمان لە نێوانتاندا هەبوو دەبێت خوێنبایی بدرێت بە کەس و کاری و بەندەیەکی ئیمانداریش ئازاد بکرێت خۆ ئەگەر بکوژەکە ئەوەی بۆ نەلوا و دەستی نەکەوت بەندە ئازاد بکات و بەندایەتی باوی نەمابوو و ماڵ و سامانیشی نەبوو ئەوا دەبێت دوو مانگ لەسەر یەک بەڕۆژوو بێت ئەمە بڕیارێکە بۆ ڕاستی و دروستی تەوبە و گەڕانەوەکەی ئەمەش لەلایەن خوداوەیە بێگومان خودای گەورە هەمیشە و بەردەوام زانا و دانایە. هەر کەسێک بە دەستی ئەنقەست ئیماندارێک بکوژێت بە حەڵاڵی بزانێت ئەوە تۆڵەی ئەو کەسە دۆزەخە نەمرە تێیدا هەروەها خودا لێی توڕە بووە و نەفرینی لێ کردووە و سزایەکی گەورە و بێ سنووری بۆ ئامادە کردووە ئەی ئەوانەی باوەڕتان هێناوە کاتێک دەردەچن بۆ گەیاندنی ئیسلام و جیهاد لە پێناوی خودادا وردبین بن و هەموو شتێک ڕوون بکەنەوە دوورە پەرێز بن لە پەلە و هەڵەشەی و بەو کەسانە مەڵێن کە سەلامتان لێ دەکەن ڕاز ناکەیت تۆ ئیماندار نیت بۆ هەڵوێستە مەبەستان دەستکەوتی ژانی دنیا بێت لای خوددا دەستکەوتی زۆر هەیە خۆ کاتی خۆی ئێوەش وابوون باوەڕتان شاراوە بوو تا خودا منەتی نایە سەرتان سەرکەوتنی پێ بەخشین و دەوری لێکردنەوە کەواتە ورد و دووربین بن چونکە بەڕاستی خدا ئاگادارە بە هەموو ئەو کار و کردوانەی کە دەیکەن پێغمبەر صلى الله عليه وسلم دەستەیەک لە هاوڵانی نرد بۆ گەیاندنی ئیسلام ئوسامەی کوڕی زەیدی کردە لێپرسراویان کابرایە کە ناوی مەرداز بوو مەڕ و وشتری دەلەوەڕان ئوسامە و هاوڵانی بینی ترسا و بەپەلا دوور کەوتەوە و خۆی کرد بە ئەشکەوتێکدا ئەمانیش شوێنی کەوتن کاتێک چوونە بەردەم مەشکەوتەکە کابرا هات بە پیریانەوە و سەلامی لێکردن و شایەتمانی هێنا بەڵام ئوسامە هێرشی کردە سەری و کوشتی دوایی کە پێغەمبەر صل الله عليه وسلم بیستی تووڕەبوو لە ئوسامە و فەرمووی بۆچی کوشتت ئایا دڵ و سینەتان هەڵدڕی بوو بزانن بەڕاستێتی یان نا ئەوانەی دانیشتون لە ئیمانداران و جەنگ ناکەن مەگەر ئەوانیان کە ناتەواون کوێر شەل نەخۆش لەگەڵ ئەوانەدا کە جیهاد و کۆشش دەکەن لە پێناوی خودادا بە ماڵ و سامان و خۆیان چۆن یەک نین؟ بێگومان خودا فەزڵ و ڕێز و پلەیەکی تایبەتی بڕیار داوە بۆ تێکۆشەران بە ماڵیان و خۆیان بەسەر ئەوانەدا کە دانیشتوون و فیداکاری ناکەن و گیان بەخت ناکەن خدای گەورە بە هەر دەستەیەکیان بەڵێنی چاک و بە نرخی داوە بێگومان خودا فەزڵ و ڕێز و پاداشتی گەورە و بێ سنووری ئەو تێکۆشەر و موجاهیدانەی داوە بەسەر ئەو دانیشتوانەدا، ئەویش چەندەها پلە و پایەن بە گوێرەی هەوڵ و کۆشش لەلایەن خوداوە پێشکەش دەکرێن بە گوێرەی ڕادەی نیەتپاکی و تێکۆشان هاوڕێ لەگەڵ لێخۆشبوون و ڕەحمەتدا. چونکە خودا هەمیشە و بەردەوام لێخۆش بوو و بە ڕەحم و دلۆڤانە. بەڕاستی ئەوانەی لەسەر مەرگدا فریشتە گیانیان دەکێشن لەکاتێکدا ئەوان هەمیشە ستەمیان لە خۆیان دەکرد ئیمان و باوەڕیان لە مەترسیدا بوو کەچی کۆچیان نەدەکرد بۆ نیشتیمانی ئیمان بەتوندی پێیاندا هەڵدەشاخێن و دەڵێن باشە ئێوە لە چیدا بوون و لە کوێ ژیانتان بردە سەر لە وەڵامدا دەڵێن ئێمە بێدەسەڵات و لاوازکراو بووین لە زەویدا فریشتەکان دەڵێن باشە ئایا زەوی خودا فراوان و پان و پۆڕ نەبوو تا کۆچی تێدا بکەن و کۆچ بکەن بۆ نیشتمانێک کە ئیمانداران تایدا فەرمانڕەوان یاخود سربەستن ئەوانە شوێنەواریان دۆزەخە کە جێگە و ڕێگە و سەرنجامێکی ناخۆش و ناساز و خراپە مەگەرەوانیان کە بەڕاستی بێدەسەڵات و ناتەواون و لاواز کراون لەو پیاوانەی ژن و منداڵیان لەگەڵدایە و ناتوانن تەگبیر و گۆڕانکاریەک بۆ خۆیان بکەن و هیچ ڕێگەیەکی شارەزانین بۆ چارەسەر و دەربازکردنی خۆیان. ئائەوانە خودا لێبوردن و چاوپۆشی بۆ ئامادە کردوون و خودا هەمیشە و بەردەوام زۆر لێخۆش بووە و زۆریش چاوپۆشی دەکات. مەبەست لە وشەی عەسا بۆ هاتنە دی بەڵێنە خوداییەکەیە. جا ئەوەی کۆچ بکات لە پێناوی خودادا لەو زەویەی کە کۆچی بۆ دەکات سەربەرزیەک بۆ خۆی و ڕیسواییەکی زۆریش بۆ دوژمنانی دروست دەکات بەرەکەت و فراوانی ڕزق و ڕۆزی ڕووی تێدەکات هەر کەسێکیش ماڵ و حاڵی خۆی بەجێ بهێڵێت و لە پێناو خودا و پێغەمبەرەکەیدا دەرچێت واتا بەرە وڵاتی ئیسلام یاخود شوێنێکی ئازاد کۆچ بکات پاشان مردن یەخەی پێ بگرێت ئەوە ئیتر ئەو کەسە پاداشتەکەی کەوتۆتە سەر خودا هەر خۆی دەزانێت چۆن پاداشتی دەداتەوە خدا هەمیشە و بەردەوام لێ خۆش بوو میهرەبانە بەتایبەت بۆ ئەو جۆرە کەسانە هەر کاتێک بە سەفەر بەلایەکی زەویدا ڕۆیشتن ئەوە گوناهبار نابن بە کورتکردنەوەی نوێژ بەتایبەت ئەگەر ترسان ئەوانەی خدا نەناسن پیلان و بەڵایەکتان بەسەر بهێن و ئازارتان بدەن چونکە بەڕاستی کافران دوژمنانی ئاشکرای ئێوەن. کاتێکیش تۆ ئەی پێغەمبەر لەناو هاوەڵاندا بوویت و پێشنوێژیت بۆ دەکردن لە کاتی جەنگدا، ئەوە با دەستەیەکیان لەگەڵ تۆدا بوەستن بۆ نوێژ و چەکەکانیان پێ بێت، جا کاتێک ئەم دەستەیەی کە نوێژ دەکات چوونە سوژدە با ئەوانی تر لە پشتانەوە بن، ئینجا کە لێبوونەوە لەو ڕکاتە ئەو دەستەی تر کە پاسەوانیان دەکرد و نوێژیان نەکردووە با بێن لەگەڵ تۆدا نوێژەکەیان بکەن. با هۆشیار و چەکداریش بن، چونکە بێباوەڕان ئاواتەخوازن کە ئێوە غافڵ بن لە چەکەکانتان و لە کەلوپەلتان، تا یەک هێرش بکەنە سەرتان و تەفر و توناتان بکەن. بەڵام بۆتان هەیە و قەیناکات چەکەکانتان دانێن ئەگەر نارەحەت بوون بەهۆی بارانەوە، یان هەندێکتان نەخۆش کەوتن، هەمیشە وریا بن، بەڕاستی خودا سزای ڕیسواکەر و شەرمەزاری بۆ خودانەناسان ئامادە کردووە. جا کاتێک لە نوێژ بوونەوە ئەوە یادی خودا بکەن بە پێوە بن یا بە دانیشتنەوە یان بە ڕاکشانەوە بە هەر جۆرێک بۆتان گونجا کاتێکیش ئارامی باڵی کێشا بەسەرتاندا و نیشتەجێ بوون ئەوە نوێژ بە چاکی و تەواوی ئەنجام بدەن چونکە بەڕاستی نوێژ لەسەر ئیمانداران فەرزە لە کاتی دیاری کراودا دەبێ ئەنجام بدرێت لە بەرامبەر لەشکری بێ باوەڕانەوە کە شەڕتان پێدەفرۆشن یا بەربەستن لە ڕێگەی پێگەیاندنی بانگەوازی خوادا سستی و کەمتەرخەمی مەکەن و بکەونە دوایان چونکە ئەگەر ئێوە ئێش و ئازار و ماندوێتی و برینداریتان بۆ پێش بێت بۆ ئەوانیش هەر پێش دێت بەڵام ئەوەی ئێوە بە ئومێد و بەتەمان لەلایەن خداوە دەستان بکەوێت لە بەهشدا ئەوان بەتەمای نین خدا هەمیشە بەردەوام زانا و دانایە ئێمە بەڕاستی قورآنمان بۆ لای تۆ دابەزاندوەتە خوارەوە سەرتاپای حەق و ڕاستی بەردەوامە بۆ ئەوەی دادوەری بکەیت لە نێوان خەڵکیدا بەو شێوەیەی کە خدا نیشانی داویت و ڕێنمویی کردویت و بە گونجاوی دەزانێت بۆ چارەسەری کێشەکان و بەڕێوەبردنی کۆمەڵگا و قازانجی خەڵکی نەکەیت بەرگری لە ناپاکان بکەیت ئەی محەممەد بەردەوام داوای لێخۆشببوون لە خوددا بکە چونکە بەڕاستی ئەو خدایە هەمیشە و بەردەوام لێخۆشببوو میهرەبانە بەرگری لەو کەسانەش مەکە کە ناپاکن و خیانەت لە خۆیان دەکەن چونکە بەڕاستی خوددا ئەو کەسانەی خۆش ناوێت هەمیشە خیانەتکار و تاوانبارن. ئەوانە دەیانەوێت خیانەت و تاوانەکانیان لە خەڵکی بشارنەوە، لە کاتێکدا ناتوانن لە خودای بشارنەوە کە لەگەڵیاندایە و چاودێریانە. بە شەودا قسەی وا هەڵدەبەستن خودا پێی ڕازی نییە و خودا بەردەوام گەمارۆدەری ئەو کار و کردەوانەیە کە ئەنجامی دەدەن. باشە ئەوەتە ئێوە بەرگریان لێ دەکەن لە ژیانی ئەم دنیایەدا. ئەی ڕۆژی قیامەت لای خودا چێ بەرگریان لێ دەکات یاخود چێ پشتیوان و یاریدەریان دەبێت تا لە سزای دۆزەخ ڕزگاریان بکات ئەوەی خراپەیەک بکات دژ بە خەڵکی یان ستەم لە خۆی بکات لەوە دوا بەخۆیدا بچێتەوە و داوای لێخۆشببوون لە خوددا بکات ئەوە خدایەکی لێخۆشببوو میهرەبانی دەست دەکەوێت ئەوەشی کە گوناه و تاوانێک ئەنجام دەدات ئەوە بە زیانی خۆی تەواو دەبێت زیان بەخۆی دەگات لە قیامەتدا بێگومان خودا هەمیشە و بەردەوام زانا و دانایە. جا ئەوەی هەڵەیەک یان تاوانێک ئەنجام بدات و لەوە دوا بیسەپێنێت بەسەر بێ تاوانێکدا و بێ تاوانێکی پێ لەکەدار بکات، بێگومان ئەو کەسە بوختان و تاوانێکی ئاشکرای ئەنجام داوە و تاوانێکی گەورەی کردووە زیاد لە گوناهەکەی خۆی. خۆ ئەگەر فەزڵ و ڕەحمەتی خودا نەبوایە بەسەرتەوە خەریک بوو هەندێکیان سەرت لێ بشێوێنن، بێگومان ئەوان بەو کارەیان هەر سەر لە خۆیان دەشێوێنن، دڵنیابە کە ناتوانن لە هیچ شتێکدا زیانت پێ بگەیەنن خدای گەورەش قورئان و دانایی بۆ دابەزاندویت و فێری ئەو شتانەی کردویت کە جاران نەتدەزانی بەردەوامیش فەزل و ڕێزی خدا لەسەر تۆ ئەی محەممەد زۆر و فراوان و ئاشکرا و دیارە و نایەڵێت تووشی هەڵەبیت لە زۆربەی چپە و سرتە و قسە نهێنیەکانیاندا هیچ خێرێک بەدی ناکرێت و تیایدا نییە مەگەر چ پەی ئەو کەسەی کە فەرمان بدات بە بەخششێک یان چاکەیەک یان ڕێکخستن و چاکسازی و ئاشبوونەوەیەکی نێوان خەڵکی جا ئەوەی ئەو شێوازە چاکەیە ئەنجام بدات و مەبەستی تەنها دەستکەوتنی ڕەزامەندی خوددا بێت ئەوە لە ئایندەدا پاداشتی زۆر و بێسنوور و گەورەی پێدەبەخشین ئەوەشی دوژمنایەتی پێغەمبەر بکات و لێی جیابێتەوە لە دوای ئەوەی ڕێگەی ڕاست و دروستی بۆ ڕوون بۆتەوە و ڕێبازێک بگرێتە بەر کە جیابێت لە ڕێگە و ڕێبازی ئیمانداران ئەوە ڕووی وەردەچەرخێنین بۆ ئەو ڕووگە و بەرنامەیەی هەڵی بژاردووە و ڕووی تێکردووە لە قیامەتیشدا دەیخینە ناو دۆزەخەوە و دەیسوتێنین کە ئەویش سەرنجامێکی زۆر ناخۆش و سامناکە بەڕاستی خودا خۆش نابێت لەوە هاوەڵ و شەریکی بۆ بڕیار بدرێت و جگە لەو هاوبەشدانانە لە گوناهانی تر بۆ هەر کەس بیەوێت و شایستە بێت و پەشیمان بێت خۆش دەبێت جا ئەوەی شەریک و هاوەڵ بۆ خوددا بڕیار بدات ئەوە بەڕاستی گومڕا بووە بە گومڕایەکی زۆر دوور ئەو هاوڵگەرانە ئەوەی هانا و هاواری بۆ دەبەن و دەیپەرستن جگەل لە خوددا چەند پەرسراوێکی کارتێکراون پەرسراو دەبێت کارتێکەر بێت نەک کارتێکراو بۆیە بتەکانیان بە مێیینە ناو ناوە وەک، لات و عوزا، تەنها هانا و هاواریشیان هەر بۆ شەیتانی سەرکەش و یاخییە کە لە هەموو خێرێک داماڵراوە. ئەو شەیتانەی کە خودا نەفرینی لێ کردووە وتویەتی، سوێن بێت بە تۆ ئەی خودا بەشێکی دیاری کراو لە بەندەکانت دا ئەبڕم لە ئیمان و خوداناسی، سوێن بێت بە تۆ گومڕایان دەکەم و بە ئاوات و خەیاڵی پووچەوە سەرگەرمیان دەکەم و خۆم فرمانیان پێ دەدەم و هانیان دەدەم و ئەوجا ئەوانیش بێگومان گوێی ئاژەڵەکانیان دەبڕن هەروەها فرمانیان پێدەدەم ئەوانیش دروستکراوانی خوددا دەستکاری بکەن و بیگۆڕن لەم سەردەمەدا ئەڵقە لە گوێکانی بەناوزانە دەستکاری جینات و سیفاتی ڕەزەڵەکی دەکەن و بە گوێی شەیتان دەکەن ئادەمی زاد و زیندەوەران تێک دەدەن جگەل هەندێکیان نەبێت کە مەبەستیان خزمەتی ئادەمی زادە جا ئەوەی لە جیاتی خودا شەیتان بکاتە پشتیوانی خۆی ئەوە بەڕاستی دووچاری زیان و خەسارەت مەندیەکی ئاشکرا بووە شەیتان بەڵێنیان دەداتێ و ئاوات و ئارەزوو دەڕازێنێتەوە بۆیان دیارە کە شەیتانیش هیچ بەڵێنێکیان پێنادات جگە لە فریودان و خەڵەتاندن نەبێت ئا ئەوانە جێگە و سەرەنجامیان دۆزەخە و کەلێنی لێ دەرچوونیان دەست ناکەوێت ئەوانەشی باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە ئەوە لەمەودوا دەیانخەینە ناو باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕووبار بەژێر درەخت و بەبەردەم کۆشکەکانیدا دەڕوات و ژیانی هەمیشەی و نەبڕاوە و بەردەوام تێیدا دەبەنە سەر ئەوە بەڵێنێکی نەگۆڕاوی خوداییە جا کێ هەیە ڕاستتر و دروستتر لە خودا بەڵێنی خۆی بباتە سەر پاداشت و ڕێز و نرخ نە بە ئارەزووی ئێوەیە نە بە ئارەزووی خاوەنانی کتێبە ئەوەی خراپە و گوناهێک بکات ئەوە بەهۆیەوە سزا دەدرێت و هیچ کەس و هیچ هێزێکی تری دەست ناکەوێت جگە لە خودا پشتگیری بکات و یارمەتی بدات ئەوەشی کردەوە چاکەکان ئەنجام بدات نێر بێت یا مێ لە کاتێکدا ئیماندار بێت جا ئەوانە دەستنە بەهشتەوە و بەقەدەر پەردەی ناوچی خورما ستەمیان لێ ناکرێت چێ هەیە ئاینی چاکتر و پەسنتر و جوانتر بێت لەو کەسەی ڕووی کردۆتە خودا و خۆی تەسلیمی ئەو زاتە کردووە و لە کاتێکدا کار جوان و کار پەسندە و شوێنی ئاینی ئیبڕاهیمی ملکەچ و فەرمان بەردار کەوتبێت کە خودا ئیبڕاهیمی کردۆتە خۆشەویستی خۆی و ڕێزداری کردووە هەرچی لە ئاسمانەکان و هەرچی لە زەویدا هەیە هەر خودا خاوەنیانە و دەسەڵاتی ئەو خودایە دەوری هەموو شتێکی داوە بە وردی و بە تەواوی لە هەموو شتێک ئاگادارە ئەی محەممەد پرسیارت لێ دەکەن دەربارەی ئەوەی کە پێویستە پیاوان ئەنجامی بدەن بەرامبەر بە ژنان پێیان بڵێ خودای گەورە دەربارەیان وەڵامتان دەداتەوە جا ئەوەی بەسەرتاندا دەخوێندرێتەوە لە قورئاندا دەربارەی ئەو کچە بێباوکانەی ئەوەی خودا بۆی داناون نایان دەنێ و ناشتانەوێت مارەیان بکەن و ڕێگەش لە شووکردنیان دەگرن و دەربارەی میراتی ئەو منداڵە بێ دەسەڵاتانەی ناتانەوێت بە دادپەروەری هەڵسوکەوت و مامەڵەیان لەگەڵدا بکەن و بەرپاکردنی دادگەری لە نێوان بێ باوکاندا ئەرکی سەرشانی ئیماندارانە ئەوەی کە ئەنجامی دەدەن لە چاکە ئەوە بێگومان خدای گەورە پێی ئاگادارە بە چاکەکاری لەگەڵ منداڵانی بێ باوکدا کە مافیان بدەن و ستەمیان لێ نەکەن جا هەر خێر و چاکەیەک ئەنجام بدەن خودا زانایە پێی. ئەگەر ئافرەتێک لە لوتبەرزی یان پشت هەڵکردنی مێردەکەی ترسا ئەوە هیچ گوناهیان لەسەر نیە و کارێکی چاکە ئەگەر نێوان خۆیان چاک بکەن و لەسەر شێوازێک ڕێک بکەون وەک ئەوەی ئافرەتەکە دەست هەڵگرێت لە هەندێ مافی خۆی تا بەڕێز و سەربەرزیەوە بمێنێتەوە لەگەڵ مێردەکەیدا هەمیشە ڕێککەوتن و تەبایی شتێکی چاک و پەسندە هەرچەندە خەڵکی بە سروشت حەز بە ڕەزیلی دەکەن و تەنها بەرژەوەندی خۆیان دەوێت ئەگەر قیامەت و بەهەشت و دۆزەخ لەبەرچاو نەگیرێت جا ئەگەر چاکەکار و ڕەفتار جوان بن لەگەڵ هاوسەرانتاندا و خاوەن تەقوا و پارێزکار بن و ستەمیان لێ نەکەن ئەوە دڵنیا بن بەڕاستی خوددا هەمیشە و بەردەوام ئاگایە بە کار و کردەوەتان هەرگیز ئێوە ناتوانن لە نێوان هاوسەرەکانتاندا دادپەروەرانە ڕەفتار بکەن لە کاتێکدا ئەگەر زۆریش سوور بن لەسەری جا کەوابوو نەکەن هەر ڕوو لە یەکێکیان بکەن بە تەواوی ئەوی ترواز لێ بهێنن وەک هەڵپەسێرراو نە ئەوێ مێرددار بێت نە ئەوەشە بێ مێرد بێت خۆ ئەگەر چاکسازی بکەن و ڕێک بکەون و خۆتان بپارێزن لەستەم ئەوە بەڕاستی خدا هەمیشە و بەردەوام لێ خۆش بوو میهرەبانە خۆ ئەگەر ژن و مێرد لێک جیا ببنەوە بە گوێرەی شەرع و بەرنامەی خودا ئەوە خودا هەر یەکەیان شاد و بێ نیاز و بەختەوەر دەکات لە بەخشینی فراوانی خۆی بە هاوسەرێکی گونجاو چونکە خودا هەمیشە و بەردەوام فراوان گیر و دانایە هەر بۆ خودایە ئەوەی لە ئاسمانەکان و ئەوەی لە زەویدایە سوێن بە خودا بەڕاستی ئێمە ئامۆژگاری و فەرمانمان داوە بەسەر ئەوانەی بەرنامەی خودایان بۆ هاتبوو لە پێش ئێوە هەروەها ئامۆژگاری ئێوەشمان کردووە لە خودا بترسن و بە تەقوا و پارێزکار بن خۆ ئەگەر بێ باوەڕ و یاخی بن ئەوە خۆتان زیان دەکەن چونکە بەڕاستی هەر بۆ خوددایە ئەوەی لە ئاسمانەکان و ئەوەی لە زەویدایە خودداش هەمیشە و بەردەوام بێ نیازە و شایستەی سوپاسە هەر بۆ خوددایە ئەوەی لە ئاسمانەکان و ئەوەی لە زەویدایە و هەر ئەو خوددایە بەسە بۆ ئەوەی چاودێر بێت و کاروباری پێ بسپێریت ئاسمانەکان هەر خودا خۆی فراوانیان دەزانێت و خەڵکی نا ئەگەر خودا بیەوێت ئێوە لەناو دەبات و کەسانی تر دەهێنێتە مەدانەوە و خودا هەمیشە و بەردەوام دەسەڵاتی بەسەر ئەو کارەدا هەیە ئەو کەسەی تەنها پاداشی دنیای دەوێت ئەوە با بزانێت کە لە لای خودا پاداشتی دنیا و پاداشتی قیامەتیش هەیە خودا هەمیشە و بەردەوام بیسەر و بینایە ئەی ئەوانەی باوەرتان هێناوە هەمیشە ڕاگری دادوەری بن و شایەتی بۆ خودا بدەن، با شایەتیەکەشتان زیانی بۆ خۆتان و دایک و باوکتان یان خزمانیش هەبێت، ئەگەر کەسێک لەوانە دەوڵەمەند بێت یان هەژار خودا بەرژەوەندی ئەوان چاکتر دەزانێت لە ئێوە، واتە بەتەماعی دەوڵەمەندی لە دادپەروەری لامەدەن و بەهۆی نەداری و بەزەیی بێجێ لە حەق لامەدەن، نەکەن شوێن ئارەزوی نەفس بکەون لە دادپەروەری لابدەن، جا ئەگەر ئێوە پێچ لێبدەن زمان بگۆڕن و شایەتی ناحەق بدەن یان پشت هەڵکەن ئەوە چاک بزانن خودا ئاگادارە بە کار و کردەوەتان ئەی ئەوانەی باوەڕتان هێناوە بەردەوام و دامەزراو بن لەسەر ئیمان بە خودا و پێغەمبەرەکەی و بەو قورئانەش کە لە ماوەی چەند ساڵێکدا دایبەزاندووە بۆ پێغەمبەرەکەی و بەو کتێبانەش کە پێشتر ڕەوانەی کردوون جا ئەوەی باوەڕی نەبێت بە خودا و بە فریشتەکانی و بە کتێبەکانی و بە پێغەمبەرانی و بە ڕۆژی دوایی ئەوە بەڕاستی گومڕا بووە بە ئەو پەڕی گومڕایی بەڕاستی ئەوانەی باوەڕیان هێناوە و دوایی پاشگەز بوونەتەوە دووبارە ئیمانیان هێنایەوە و دوایی پاشگەز بوونەوە لەوە دوا زیاتر لە بێدینی و کافریدا ڕۆچوون هیچ کات خدا لەوانە خۆش نابێت و ڕێنموویان ناکات بۆ ڕێبازێکی سوود بەخش ئەی پێخەمبەر مژدە بە دووڕووەکان بدە کە بەڕاستی سزایەکی بە ئێشیان بۆ ئامادە کراوە، ئەو دووڕووانەی کە بێباوەڕەکان دەکەنە پشتیوان و یار و یاوەری خۆیان لە جیاتی ئیمانداران، ئایا دەیانەوێت عیززەت و دەسەڵات و سەربەرزییان لای ئەوان دەست بکەوێت؟ ئەوانە بە هەڵەدا چوون، چونکە بەڕاستی عیززەت و باڵادەستی و سەربەرزی هەر هەمووی بۆ خودایە. بەڕاستی خودای گەورە لە قورئاندا ئەم بڕیارەی ناردووە بۆ سەرتان کە، هەر کاتێک لە جێیەکدا گوێتان لێبوو کوفر و گاڵتە بە ئایەتەکانی خودا دەکرا ئەوە دامەنیشن لەگەڵ ئەوانەدا هەتا قسە و باسەکەیان نەگۆڕن ئەگەر دابنیشتن و گوێ نەدەنێ ئەوە بەڕاستی ئێوەش لەو کاتەدا وەک ئەوان و حیسابی ئەوانتان بۆ دەکرێت بەڕاستی خودا دووڕوەکان و بێباوەڕەکان هەمویان لە دۆ زەخدا کۆ دەکاتەوە ئەوانەی کە خۆیان بۆ ئێوە مەلازداوە چاوەڕوانی بەسەرهاتتان دەکەن ئەگەر سەرکەوتنێکتان لەلایەن خوداوە دەست بکەوێت دەڵێن ئەی ئێمە لەگەڵتاندا نەبووین خۆ ئەگەر کافرەکان بەشێکیان ببێت لە سەرکەوتن دوڕوەکان دەڵێن ئایا ئێمە لەسەر ئێوەمان نەدەکردەوە و نەمان هێشت ئیمانداران زیانتان پێ بگەێنن اینجا خدا لە ڕۆژی قیامەتدا دادوەری دەکات لە نێوانتاندا ئەی بێباوە ڕدوڕوەکان دڵنیابن هەرگیز خودا نایەڵێت بێ باوەڕان بەسەر ئیمانداراندا دەست ڕۆیشتوو بن و ڕیشە کەنیان بکەن، بەڕاستی دووڕوەکان وادەزانن فێڵ لە خودا دەکەن لەکاتێکدا ئەو زاتە فێڵەکانیان پووچ دەکاتەوە نازانن کە دیار و نادیار لەلای خودا ڕوون و ئاشکرایە هەرکاتێکیش بۆ ڕیا و ڕووپامایی هەڵدەستن بۆ نوێژ زۆر بەلەش گرانی و تەمەڵی هەڵدەستن ئەوانە ڕیایی و ڕووپامایی بۆ خەڵکی دەکەن زۆر کەم یادی خودا دەکەن ئەوانە گیریان خواردووە لەو نێوانەدا نە ئەوەیە پاڵ بدەن بە ئیماندارانەوە نە ئەوەشە پاڵ بدەن بە کافرانەوە هەرکەس خودا بەهۆی نالەباری خۆیەوە گومڕای بکات ئەوە هەرگیز ناتوانێت ڕێبازێکی ڕاست و ڕزگاری بۆ بدۆزرێتەوە ئەی ئەوانەی باوەڕتان هێناوە بێباوەڕان مەکەنە یار و یاوەری خۆتان لە جیاتی ئیمانداران ئایا دەتانەوێت بە دەستی خۆتان بەڵگەیەکی ئاشکرا بدەنە دەست خودا لەسەر خۆتان بەڕاستی دووڕوەکان لە چینی هەرە خواروی ناو دۆزەخدان و هەرگیز بۆ ئەوان پشتیوانێکت دەست ناکەوێت جگە لەوانەیان تۆبەی ڕاستەقینەیان کردووە و کار و نیەتیان چاک کردووە و دەستیان بە ئاینی خودداوە گرتووە و پەیڕەوی بەرنمەکەی دەکەن و بە تەواوی دین و ئاینیان ساخ کردوتەوە بۆ خوددا جا ئەوانە لەگەڵ ئیمانداراندا دەبن و لەگەڵ ئەواندا حەشر دەکرێن بێگومان لە ئایندەدا خودا پاداشتی زۆر و بێ سنوور دەبەخشێت بە ئیمانداران. خودا چ پێویستییەکی بە سزادانی ئێوە هەیە؟ ئەگەر شوکرانەبژێر و سوپاسگوزار بن و ئیمان و باوەڕی دامەزراوتان هەبێت، خوداش هەمیشە و بەردەوام سوپاسگوزاری بەندە چاکەکانیەتی و زانا و ئاگایە پێیان. بێگومان خودا حەز ناکات لە قسەی ناشرین و نابەجێ و ناو ناتۆرە وتن و جنێودان. مەگەر کەسێک ستەم لێکراو بێت خودا هەمیشە و بەردەوام بیسەر و زانایە. ئەگەر کردار و گوفتار و بەخششی خۆتان ئاشکرا بکەن یان بیشارنەوە یاخود چاوپۆشی لە هەڵە و گوناهێک بکەن ئەوە بێگومان خودا هەمیشە و بەردەوام لێخۆشبووە و بەدەسەڵاتیشە. بێگومان ئەوانەی باوەڕ بە خودا و پێغەمبەران ناهێن و دەیانەوێت جیاوازی بکەن لە نێوان خودا و پێغەمبەرەکانیدا گوایە باوەڕیان بە خودا هەیە بەڵام باوەڕیان بە پێغەمبەران نییە، یاخود دەڵێن باوەڕ دەهێنین بە هەندێک لە پێغەمبەران و باوەڕ بە هەندێکیان ناهێنین و دەیانەوێت لەو نێوانەدا ڕێگە و بەرنامەیەک بۆ خۆیان بەدەست بهێنن. ئا ئەو جۆرە کەسانە بەڕاستی هەر بێباوەڕن و بۆ بێباوەڕان سزایەکی سەرشۆڕکەرمان ئامادە کردووە. ئەوانەی باوەڕیان بە خودا و پێغەمبەرەکانی هێناوە و هیچ جۆرە جیاوازییەکیان نەکردووە لە نێوان هیچ کامیاندا و باوەڕیان بە هەموویان هەیە، ئا ئەوانە لە ئایندەدا خودای گەورە پاداشتی خۆیان دەداتێ خودای گەورەش هەمیشە و بەردەوام لێ خۆشبوو میهرەبانە بۆ باوەڕداران ئەی محەممەد خاوەنانی کتێب داوای ئەوەت لێ دەکەن کە لە ئاسمانەوە کتێبێکیان بۆ دابەزێنیت جا ئەوانە بەڕاستی داوای لەوە گەورەتریان لە موسا کرد وتیان، دەمانەوێت خودامان بە ئاشکرا نیشان بدەیت، ئەوسا هەورە بروسکەیەک لێی دان لە سەرەنجامی ئەو ستەمە ناڕەوایە و ئەو داخوازیە نادروستەیاندا، کەچی لەوەودوا گوێرەکە پەرستنیان کرد لە دوای ئەو هەموو بەڵگە و موعجیزە ئاشکرایانە کە بۆیان هات، جا لەوەشیان خۆش بووین و بەڵگە و موعجیزە و بەرنامەی ئاشکرامان بەخشی بە موسا تا ڕێنمووییان بکات. بۆ چەسپاندن و وەرگرتنی پەیمانەکە کێوی تووڕمان بەرز کردەوە بەسەریاندا و پێمان وتن کە لە دەروازەی شاری قودسەوە بە سوژدەوە بچنە ژوورەوە هەروەها فەرمانماندا و وتمان لە ڕۆژانی شەمواندا دەستدرێژی مەکەن و ڕاوە ماسی مەکەن بۆ ئەو مەبەستە پەیمانێکی توند و بەهێزمان لێ وەرگتن اینجا بەهۆی پەیمان شکاندنیان و بێباوەڕیان بە ئاەتەکانی خوددا و کوشتنی بەناحەقی پێغەمبەران لەلایەن ئەوانەوە و ئەو قسەیەشیان کە دەڵێن دڵی ئێمە داخراوە و بەرگی پێوەیە مەبەستیان ئەوەیە کە ئامادە نین گوێ بۆ هیچ ڕاستێک بگرن خودا خەشمی لێگرتن و نەفرینی لێکردن نەخێر بەو جۆرە نییە کە ئەوانە دەیڵێن بەڵکو خودا مۆری ناوە بەسەر دڵ و دەروونیاندا بەهۆی بێباوەڕبوونیانەوە جا هەر بۆیە کەمێکیان نەبێت باوەڕ ناهێنن، هەروەها خودا ڕقی لێیانە بەهۆی بێ باوەڕبوون و ئەو بوختانە گەورەیەی کە بۆ مەریەم هەڵیان بەست. بەهۆی ئەو قسەیەشان کە دەیانوت، بەڕاستی ئێمە مەسیح پێغەمبەری خودا عیسای کوڕی مەریەممان کوشتووە، کەچی لە ڕاستیدا نەکوشتوویانە و نە لە قەنارە و خاچیان داوە، بەڵکو لێیان تێکچووە و کەسێکی تریان کوشتووە لەبری ئەو، بەڕاستی ئەوانەی کە بیر و بۆچوونی جیاوازیان لەو کێشەیەدا هەیە خۆشیان لە گومان دان تیایدا و ئەوانە هیچ زانستیەکی ڕاستیان نییە لەو بارەیەوە جگە لە شوێنکەوتنی گومان نەبێت و بە دڵنیاییەوە دەڵێن کە نەیان کوشتووە و بۆیان نەکوژراوە. نەخێر، بەڵکو خودا بەرزی کردەوە بۆ لای خۆی، بەڵکو سوێن بە خودا هەر باوەڕدەهێنێت پێی لە پێش مردنیدا لەسەر مەرگدا پەردە لەسەر چاویان لادەدرێت و گەلێک ڕاستی دەردەکەوێت بۆیان یاخود کاتێک ئیسا دادەبەزێت گاور و جووەکانی ئەو کاتە باوەڕی دروستی پێدەهێن و لە ڕۆژی قیامەتیشدا شایەتە بەسەریانەوە کە ئەوانەی گومڕابوون خۆیان گومڕابوون و ئەم کاتی خۆی هەر ڕێگەی ڕاستی نیشان داون. بەهۆی زوڵم و ستەمێک لەلایەن ئەوانەی کە بوونەتە جوو و بەهۆی ئەوەی کە زۆر کۆسپیان دەخستە بەر ڕێبازی خودا ئێمە هەندێک ناز و نیعمەتمان لێ حەرام کردن کە پێشتر بۆیان حەڵاڵ بوو. هەروەها بەهۆی سوو خۆریانەوە کە بەڕاستی لێیان حەرام کرابوو و بەهۆی ئەوەشەوە کە ماڵی خەڵکی بە ناڕەوا دەخۆن هەندێک شتی تری حەڵاڵمان لێ حەرام کردن. بێگومان بۆ ئەوانەیان کە بێ باوەڕن سزایەکی بە ئێشمان ئامادە کردووە. بەڵام ئەوانەیان کە لە زانستی و زانیاریدا ڕۆچوون، هەروەها ئیمانداران لەوانیش و لە ئێمەش باوەڕ دەهێنن بەوەی بۆ تۆ ڕەوانە کراوە و بەوەش پێش تۆ ڕەوانە کراوە. بەتایبەت ئەوانەی کە بە چاکی نوێژەکانیان بە دروشمەکانەوە ئەنجام دەدەن و زەکاتیش دەدەن، باوەڕشیان بە خودا و بە ڕۆژی دوایی هەیە، ئا ئەوانە لە ئایندەیەکی نزیکدا پاداشتی گەورە و بێ سنووریان دەدەینەوە. بەڕاستی ئێمە وەحی و نیگامان بۆ تۆ ناردووە هەر وەکو چۆن وەحی و نیگامان بۆ نوح و پێغەمبەرانی دوای ئەو ناردووە. هەروەها وەحی و نیگامان ناردووە بۆ ئیبراهیم و ئیسماعیل و ئیسحاق و یەعقوب و هەندێک لە کوڕانی یەعقوب و عیسا و ئەیوب و یونس و هاڕون و سولەیمان زەبوریشمان بە داود بەخشیوە کتێبێک بووە زۆربەی تەزبیحات و ستایشی پەروەردگار بووە. بێگومان بەسەرهاتی هەندێک لە پێغەمبەرانمان بۆ گێڕاویتەوە، بەسەرهاتی هەندێکی تریشمان بۆ نەگێڕاویتەوە، بەڕاستی خودای گەورە خۆی لەگەڵ موسادا گفتوگۆی یەکسەری و ڕاستەوخۆی ئەنجام داوە. پێغەمبەرانمان ڕەوانە کردووە کە مژدەدەرن بە ئیمانداران و ترسێنەرن بۆ یاخییەکان، تا خەڵکی هیچ بەڵگەیەکیان بەدەستەوە نەمێنێت لەسەر بێدینی و یاخیبوونیان، دوای ئەوەی خودا پێ غەمبەرانی بۆ ڕەوانە کردوون بێگومان هەمیشە و بەردەوام خودا باڵا دەست و دانایە ئەی محەممەد هەرچەندە ئەو خەڵکە باوەڕت پێناکەن بەڵام خودا خۆی شایەتە لەسەر ئەو قورآانەی کە ڕەوانەی کردووە بۆت بە ئاگاداری و زانیاری خۆیشی ڕەوانەی کردووە فریشتەکانی شایەتی دەدەن لەسەر ئەوە هەرچەندە خودا خۆی بەسە بۆ ئەو شایەتە بەڕاستی ئەوانەی کە بێ باوەڕ بوون و ڕێبازی بێ باوەڕیان گرتۆتە بەر و بەربەستیشیان دانا لە بەردەم ڕێبازی خودا بە شێنەیی و نەرمونیانی بێگومان ئەوانە گومڕا بوون و لە ڕاستی زۆر دوور کەوتونەتەوە بەڕاستی ئەوانەی کە بێ باوەڕ بوون و ستەمیان کردووە خودا نەیویستووە لێیان خۆش بێت هیدایەت و ڕێنموویشیان بکات بۆ ڕێگە و ڕێبازێک کە سوودی لێ وەربگرن جگە لە ڕێگەی دۆزەخ کە دەیانگەیەنێتە ناوی و ژیانی نەمری بەناچاری دەبێت تیایدا بەرنە سەر ئەو سزادانەشیان لەلای خودا زۆر ئاسانە چونکە ئەوانە شایستەن ئەی خەڵکینە بەڕاستی لەلایەن پەروەردگارتانەوە پێغەمبەرێکتان بۆ هاتووە بە حەق و ڕاستی دە ئێوەش ئیمان و باوەڕی پێبهێنن ئەوە چاکترە بۆتان خۆ ئەگەر باوەڕ نەهێنن ئەوە دڵنیابن کە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر خدا خاوەنیانە ئاتاجی ئیمانی ئێوە نییە چونکە خودا هەمیشە و بەردەوام زانا و دانایە. ئەی خاوەنانی کتێب، زیادەڕەوی مەکەن لە ئایینەکەتاندا، جگە لە حەق و ڕاستی هیچی تر بەدەم خوداوە مەڵێن، بەڕاستی مەسیح عیسای کوڕی مەریەم جگە لەوەی کە پێغەمبەری خودایە شتێکی تر نەبووە، لەدایکبوونەکەی بە فەرمانی خودا بووە کە لە مەریەمدا بەرجەستە بوو، عیسا ڕوح و گیانێکی تایبەتیە لەلایەن خوداوە بەخشراوە، دە ئیتر باوەڕی دامەزراو بە خودایەتی خودا و بە پێغەمبەرانی بهێنن، هەرگیز مەڵێن خودا سیانە، لەو گوفتارە نابەجێیە واز بهێنن، چاکترە و قازانجتانە، چونکە بەڕاستی خودا تەنها یەک تاکە خودایە، پاک و بێگەرد و دوورە لەوەی کە منداڵی ببێت، بوختانی ناقۆڵای وا چۆن دەکەن؟ هەرچی لە ئاسمانەکان و هەرچی لە زەویدا هەیە هەر هەمووی ئەو خاوەنیانە، بێگومان خودا بەسە کە بەدیهێنەر و سەرپەرشتیاری دروستکراوانی بێت، هەرگیز مەسیح لاری لەوە نییە کە بەندەی خودا بێت، هەروەها فریشتە نزیکەکانیش، جا ئەوەی لاری و سەرپێچی بکات لە پەرستنی خودا و خۆی بەزل بزانێت، ئەوە با دڵنیا بێت هەمووان لە ئایندەدا لای ئەو زاتە دەبێت کۆ ببنەوە بۆ لێپرسینەوە جا ئەو کاتە ئەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە ئەوە خوددا بە تەواوی و بەچچی پاداشتەکانیان دەداتەوە و لە فەزل و بەخششی تایبەتی خۆی بۆیان زیادیش دەکات. بەڵام ئەوانەی سەرپێچی و لاریان کردووە و خۆیان بە زل زانیوە ئەوە خودا سزای زۆر بە ئێشیان دەدات ئەوسا بێجگەل لە خودا کەسێکیان دەست ناکەوێت کە پشتیوانیان لێ بکات و سەریان بخات ئەڵبەتە ئەو زاتەش بەزەیی پێیاندان نایەتەوە ئەی خەڵچینە بەڕاستی لەلایەن پەروەرگارتانەوە بەڵگە و نیشانەی ئاشکراتان بۆ هاتووە کە محەممەد پێغەمبەرە و نور و ڕووناچیەکی ئاشکراشمان بۆ دابەزاندون کە قورئانە. جا ئەوانەی باوەڕیان بە خودا هێناوە و شوێنی بەرنامەکەی کەوتوون، ئەوە لە ئایندەیەژی نزیکدا خودا دەیانخاتە ژێر سایەی فەزڵ و ڕەحمەتی تایبەتی خۆیەوە و هیدایەت و ڕێنمووییان دەکات بۆ لای خۆی لە ڕێگەی ڕێبازێکی ڕاست و دروستەوە. ئەی محەممەد، داوای فەتوات لێ دەکەن دەربارەی کەلالە، کە بریتییە لە کەسێک باوک و نەوەی نەبێت، تۆش بڵێ خودا وەڵامتان دەداتەوە لەو بارەیەوە ئەگەر کەسێک پیاوێک وەفاتی کرد و منداڵی نەبوو ئەوە تەنها خوشکێکی هەبوو ئەوە نیوەی سامانەکەی بۆ ئەوە نیوەکەی تریشی دەخرێتە دارایی گشتیەوە ئەگەر هەبێت و ئەگەر نەبوو لە بەرژەوەندێکی گشتیدا بەکاردەهێنرێت بەڵام ئەگەر مردووەکە ئافرەت بوو ئەوا براکەی هەموو میراتیەکەی دەبات ئەگەر ئافرەتەکە منداڵی لە دوا بەجێ نەمابوو خۆ ئەگەر پیاوە مردووەکە دوو خوشکی لە دوا بەجێ مابوو ئەوە دوو بەش لە سێ بەشی ئەوەی بەجێ هێشتووە بۆ ئەوان دەبێت خۆ ئەگەر میراتگران پیاوان و ئافرەتان بوون هەمووشیان لە خوشک و برا پێک هاتبوون ئەوە بۆ نێرینەیەکیان ئەندازەی بەشی دوو مێینە هەیە خودای گەورە ئەم شتانەتان بۆ ڕوون دەکاتەوە نەوەکو سەرگەردان ببن، خودای گەورەش بە هەموو شتێک زانایە.